بە ناوی خودای بەخشندە و میهرەبان. بەرز و پیرۆز و پاک و بڵندە ئەو زاتەی کە قورئانی دابەزاندووە تا ببێتە جیاکەرەوەی ڕاست و ناڕاست بۆ سەر بەندەی خۆی محەممەد تا ببێتە هۆشیارکەرەوە و بێدارکەرەوەی دانیشتوانی جیهان لە هەموو سەردەمێکدا. ئەو زاتەی کە هەموو ئاسمانەکان و زەوی مڵکی ئەوە و هەر ئەو خاوەنیانە کەسیشی نەکردووە بە ڕۆڵەی خۆی و کەسی نەکردووە بە شەریک و هاوبەش لە مەودای مڵک و دەسەڵاتیدا هەموو شتێکی دروست کردووە بە ئەندازە و قەبارە و شێوە و تام و بۆن و ڕەنگ و جیاوازی هەمەجۆر هەتا دوایی نەخشەی ڕێک و پێکی بۆ هەموو شتێک داناوە بە شێوەیەک کە پێویستیەکانی ئادەمیزاد دابین بکەن و لە خزمەتیدا بن. کەچی هاوەڵگەران لە جیاتی ئەو زاتە شتانێکی تریان کردوە بە خودای خۆیان کە هیچ دروست ناکەن و هیچیان پێ بەدی ناهێنرێت بەڵکو خۆیان دروست دەکرێن تەنانەت ناتوانن سودێک یا زەرەرێک بە خۆیان بگەێنن هەروەها نەمردنیان بەدەستە نەژیان نەزندوو کردنەوە. ئەوانەی بێ باوەڕبوون وتویانە، ئەم قورئانە درۆیەک نەبێت کە محەممەد خۆی هەڵیبەستووە شتێکی تر نییە، کەسانی تریش یارمەتیان داوە. بەڕاستی ئەوانە بەو گوفتارەیان ستەم و بوختانێکی گەورە دەکەن و قسەیەکی ناڕەوایان کردووە. هەروەها وتویانە، ئەم قورئانە داستانی پێشینەکانە و داوای نووسینەوەیانی کردووە، بەیانیان و ئێواران بەسەریدا دەیخوێننەوە. تۆ ئەی محەممەد بڵێ، ئەو زاتەی ئەم قورئانەی دابەزاندووە بە هەموو نهێنیەک دەزانێت لە ئاسمانەکان و زەویدا، هەر ئەویش هەمیشە و بەردەوام لێخۆشبوو و مێهرەبانە. ئەوانەی بێباوەڕن دەڵێن، ئەم پێغەمبەرە چییەتی، خواردن دەخوات و بە بازاڕدا دەڕوات و دەگەڕێت، دەبوایە فریشتەیەک بۆ لای دابەزیایە، تا ئەویش لەگەڵیدا خەڵکی بێدار بکاتەوە و لە سەرەنجامی سەرپێچی بیانترسێنێت. یاخود گەنجینەیەکی لە ئاسمانەوە بۆ فڕێ بدرایە، یاخود باخ و باخات و بێستانێکی تایبەتی ببوایە و لێی بخواردایە، بەڵکو ستەمکاران دەڵێن بە ئیمانداران، ئێوە تەنها شوێن پیاوێکی جادوو لێکراو نەبێت شوێنی کەسی تر نەکەوتوون. تماشاکە و سەرنج بدە لەو نەفامانە چۆن نموونە و بیانووت بۆ دەهێننەوە، ئەوانە گومڕابوون و ڕێگەیەک نادۆزنەوە بۆ سەرزەنشتکردنت یاخود بۆ ڕزگاری و ئاسوودەیی دونیا و قیامەت. لە حاڵێکدا ئەو زاتە مەزن و پیرۆزە زاتێکە ئەگەر بیەوێت زۆر لەوەی کە خدا نەناسان باسی دەکەن چاکترت پێدەبەخشێت باخ و باخاتی جوان و ڕازاوت هەر لە دنیادا بۆ دەڕخسێنێت کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات هەروەها کۆشک و تەلاری بەرز و بڵندت پێدەبەخشێت نەخێر ڕەخنەکانیان بەجێ نییە ئەگینا ئەوان بڕوایان هەر بە قیامەت نییە ئێمەش ئاگری بڵێسەدارمان بۆ ئەو کەسانە ئامادە کردووە کە بڕوایان بە قیامەت نییە کاتێک هەر لە دوورەوە ئەو ئاگرە بڵێسەدارە خودانەناسان دەبینێت دەنگی خەشم و قین و هەناسەی داخ لە دڵی دەبیستن هەر کاتێک ئەوانە بە کۆت و زنجیرەوە فڕێ دەدرێنە ناو شوێنێکی تەنگەبەرەوە لە دۆزەخدا داوای مەرگ و تیاچوون دەکەن و مردن بە ئاوات دەخوازن لەوێ ئەوسا پێیان دەوترێت ئەمڕۆ داوای تەنها مردنێک مەکەن بەڵکو داوای مردنی زۆر بێشومار بکەن و ئاواتی بۆ بخوازن ئەی پێغەمبەر پێیان بڵێ باشە ئەو حاڵەت چاکترە یان بەهەشتی هەمیشە و بەردەوام کە بەڵێن دراوە بە خودا ناس و پارێزکاران هەر دەمێکیشە ئامادە کراوە بۆیان کە پاداشتە و سەرەنجام لەو بەهەشتەدا هەر چی داوای بکەن بۆیان ئامادەیە هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوەدا ئەوەش بەڵێنێکە لەلایەن پەروەردگارتەوە و خۆی بەرپرسیار کردووە لێی ڕۆژێک دێت خودا بێباوەڕان کۆدەکاتەوە و هەموو ئەو شتانەش کە لە جیاتی خودا دەیان پەرست ئەوسا خودا ڕوو بە پەرستراوەکان دەفەرموێت ئایا ئێوە ئەو بەندانەی منتان گومڕا کرد یا خۆیان ڕێبازی ڕاستیان وێڵ کرد و گومڕا بوون. لە وەڵامدا دەڵێن، خودایە، پاکی و بێگەردی بۆ تۆیە، هەرگیز ڕەوا نییە ئێمە جگە لە تۆ کەسێک یا شتێکی تر بپەرستین یا بیکەینە پشتیوان و یاوەری خۆمان، بەڵام تۆ ناز و نیعمەتت بەو خەڵکە گومڕایە و باو و باپیرانیان بەخشی بوو، ئیتر هەموو یاداوەری و یادخستنەوەیەکیان فەرامۆش کرد و بوونە قەومێکی بێخێر و تیاچوو. ئەوسا بە سەرگەردانەکان دەوترێت، ئەوەتە پەرستراوەکان گوفتاری ئێوەیان بە درۆ خستەوە، ئیتر نە دەتوانن لە سزای خودایی خۆتان دەرباز بکەن، نە دەتوانن پشتیوانێک بەدەست بهێنن، جا هەر کەستان بیەوێت ستەمێک بکات، ئەوە ئێمە سزایەکی سەخت و گەورە و سامناکی پێ دەچێژین. ئێمە پێش تۆ ئەی محەممەد، هیچ کەسێکمان لە پێغەمبەران ڕەوانە نەکردووە کە خواردنیان نەخواردبێت، یا بە بازاڕدا نەگەڕابن، ئێمە هەندێک لە ئێوەمان کردۆتە هۆی تاقیکردنەوەی هەندێکی ترتان، ئایا خۆدەگرن و خۆڕاگر دەبن؟ بێگومان پەروەردگاری تۆ هەمیشە و بەردەوام بینایە بە هەڵسوکەوتی بەندەکانی. ئەوانەی کە بە ئومێدی دیداری ئێمە نین وتیان، ئەوە بۆ فریشتە دانەبەزێنرا بۆ لامان تا دڵنیابین لە حەقیقەتی قورئان و پێغەمبەر، یاخود پەروەردگارمان بە چاوی خۆمان ببینین سوێن بە خودا بێگومان ئەوانە لە دەروونی خۆیاندا خۆیان بە گەورە دەزانن لە سنوور ترازاون و سەرکەشیان بێ ئەندازەیە ئەو ڕۆژەی کە فریشتەکان دەبینن هیچ جۆرە مژدەیەک بۆ تاوانباران نییە بۆیە بەکزی و خەجاڵەتی و کەساسیەوە دەڵێن خۆزگە بۆ پەنایەک یا شوێنێکی داڵدەدەر و پارێزراو کاتێک هاتین و تەماشای ئەوەمان کرد کە کردویانە هە مووی تاوان بوو بەر بامان دا و کردمانە تەپ و تۆزێکی پەرش و بڵاو. بەهەشتیەکان لەو ڕۆژەدا جێگە و ڕێگەیان زۆر خۆش و ڕازاوەیە و شوێنی حەوانەوەیان زۆر چاک و لەبارە. ڕۆژێک دێت ئاسمان لەت و پەت دەبێت بەهۆی هەورێکی تایبەتیەوە، بەڕاستی فریشتەکانیش دادەبەزێندرێن دەستە دەستە و گرۆ گرۆ بە شێوەیەکی تایبەت، ئەو ڕۆژە ئیتر موڵک و دەسەڵاتداری ڕاستەقینە بەدەست خودای میهرەبانە، بێگومان ئەو ڕۆژە ڕۆژێکی زۆر سەخت و دژوار دەبێت لەسەر بێباوەڕ و خودانەناسان زۆر پەشیمان دەبن. ڕۆژێک دێت، ستەمکار قەپ دەکات بە هەردوو دەستی خۆیدا و گاز لە هەردوو دەستی خۆی دەگرێت لە پەشیمانیدا و دەڵێت خۆزگە لەگەڵ پێغەمبەردا ڕێبازی ئیمانم بگرتایە مەرگ بۆ خۆم خۆزگە فلان کەسم نەکردایەتە هاوەڵ و دۆستی خۆم چونکە سەری لێ شێواندم بەڕاستی گومڕا و وێڵی کردم لە بەرنامەی خودا دوای ئەوەی کە پێم ڕاگەیەنرابوو شەیتان هەمیشە و بەردەوام هانی مرۆڤ دەدات بۆ گوناه و تاوان لە کاتی تەنگانەشدا پشتی بەردەدات. دوای دوورکەوتنەوەی ئوممەت لە قورئان، پێغەمبەر سکاڵا دەکات و دەفەرموێت، پەروەردگارا، بەڕاستی قەومەکەم وازیان لەم قورئانە هێناوە و پشتگوێیان خستووە و گرنگی پێنادەن. هەر بەو شێوەیەی کە تۆ ئەی محەممەد دژایەتی دەکرێیت بۆ هەر پێغەمبەرێک دوژمن و مڵۆزممان لە تاوانباران فەراهەم هێناوە بەڵام دڵنیابە کە پەروەردگارت بەسە کە ڕێنموویت بکات و پشتیوانیت لێ بکات کافرەکان بیانوێشی تریان گرت و وتیان ئەوە بۆ قورئان بەیە کە ڕەت بۆی ڕەوانە ناکرێت بێگومان ئێمە هەر بەو شێوەیە ڕەوانەی دەکەین تا دڵی تۆ زیاتر دڵنیا بکەین بەردەوام بە جوانی دایدەڕێژین و دەیگەیەنین خودانەناسان هیچ ڕەخنەیەکت لێ ناگرن لە بەرامبەریەوە ئێمە حەقیقەت و ڕاستیمان بۆ تۆ نەهێنابێت و بە جوانی هەموو شتێکت بۆ ڕوون نەکەینەوە ئەو تاوانبارانەی دژایەتی بەرنامەی خودا دەکەن لەسەر ڕوخساریان چێژ دەکرێن بۆ دۆزەخ و تێیدا کۆدەکرێنەوە ئەوانە ناخۆشترین جێگەیان هەیە چونکە گومڕاترین ڕێبازیان کاتی خۆی گرتبووە بەر سوێن بە خودا بێگومان ئێمە کاتی خۆی کتێبی تەوراتمان بەخشی بە موسا و هاڕوونی برایشمان کردە وەزیر و یاریدەدەری ئەوسا پێمان وتن، هەردووکتان بچن بۆ سەر ئەو قەومەی کە ئایەتەکانی ئێمە بە درۆ دەزانن و بڕوای پێ ناکەن، ئەوسا دوای ساڵەها سەرکەشی و یاخیبوون بە توندوتیژی تێکمان شکاندن بەسەر یەکدا و لەناومان بردن. قەومی نوحیش کاتێک بەرنامەی پێغەمبەرانیان بە درۆ زانی، چونکە بڕوا نەبوون بە پێغەمبەرێک بڕوا نەبوونە بە هەموویان، ئەوسا ئێمە نوقمی زریانەکەمان کردن و کردمانن بە پەند و عیبرەت بۆ خەڵکی و سزایەکی بە ئێشمان بۆ ستەمکاران ئامادە کردووە هەروەها هۆزی عاد و ثەمود و خاوەن چاڵ و بیرەکان چەندەها قەومی زۆری تریش لە نێوانیاندا کە خودا نەناس بوون لەناومان بردن ستەمکارانی هەموو سەردەمێک لە دەستی بە توانای ئێمە دەرناچن. بۆ هەموویانیان نموونەمان هێنایەوە، ساڵەهای دوور و درێژ پێغەمبەرەکەیان لە ناویان دابوو، بەڵام کە هەر ڕێبازی بێباوەڕیان بەرنەدا، هەموویانمان بە سەختی لەناوبرد و ورد و خاشمان کردن. خۆ قوڕەیشەکان و خەڵکێکی زۆر سەردانی ئەو شارۆچکەیان کردووە کە کاتی خۆی بەردبارانی سەخت و دژواری بەسەردا باری، ئایا ئاسەواری ئەو کاول کاریەیان نەبینیوە؟ نەخێر هۆی نەبینین نیە بەڵکو ئەوانە بەتەمای لێپرسینەوە و زیندوو بوونەوە نین. ئەی پێغەمبەر کاتێک خودا نەناسان تۆ دەبینن بێجگەل لە گاڵتە پێکردنت نەبێت هیچ ڕێزێکت بۆ دانانێن دەڵێن ئا ئەمەیە کە خودا کردویەتی بە پێغەمبەر و ڕەوانەی کردووە هەروەها دەڵێن خەریک بوو لە پەرستنی خواکانمان وێڵمان بکات ئەگەر ئێمە خۆڕاگر نەبووینایە لەسەر پەرستنیان جا لە داهاتوودا چاک بۆیان دەردەکەوێت کاتێک کە سزا و ئازار دەبینن چێ زۆر گومڕاو سەر لێ شێواوە ئایا نابینی دەو کەسەی کە ئارەزووی خۆی کردوتە خدای خۆی شوێنی نەفسی بەدکاری کەوتووە ئایا تۆ دەتوانیت ئەوانە بپارێزیت لە لادان و سەرکەشی یاخود سنوورێکیان بۆ دابنیت خەمت نەبێت بۆ کوێ دەچن ئایا وادەزانیت زۆربەی ئەوانە ڕاستیەکان دەبیستن یان بیروهۆشیان دەخەنە کار ئەوانە ماڵات نەبێت هیچی تر نین بەڵکو گومڕاتریشن لە ماڵات ئایا نابینی چۆن پەروەردگارت سێبەر درێژ دەکاتەوە ئەگەر بیوستایە جێگیری دەکرد پاشان خۆریشمان کردووە بە بەڵگە و نیشانە لەسەر سێبەر بەو هۆیەوە دیمەنی جوانی جۆرا و جۆر بە دروستکراوان دەبەخشین لەوە دوا بە شێنەیی ئەو سێبەرە بۆ لای خۆمان دەگێڕینەوە و دەیگرینەوە دیارە کە خوددا دەیەوێت لە ڕێگەی ئەو دیاردەیەوە زاتی مەزنی فەرامۆش نەکەین هەرە و زاتەیە کە شەوی کردووە بە پۆشاک بۆتان و خەویشی کردووە بەهۆی ماتی و بێدەنگی و ئارامی و ڕۆژیشی کردووە بەهۆی بڵاوبوونەوە و کار و کۆشش هەرە و زاتەیە کە بای شەماڵ دەنێرێت کە مژدەیەکە لەلایەن خدای مهرەبانەوە ئینجا دەفەرموێت، ئێمەش لە ئاسمانەوە ئاوێکی پاک و خاوێنمان باراندووە بە شێوەی باران و بەفر و تەرزە، تا بەهۆیەوە سەر زەوی نیشتیمانی مردوو زیندوو بکەینەوە، هەتا ئاوی خواردنەوەش ببەخشین بە ماڵات و خەڵکانێکی زۆر کە دروستمان کردوون. سوێند بە خودا ئێمە قورئانمان ڕاگەیاندووە و بە چەندەها شێوە خستومانەتە بەردەمیان تا یاداوەری وەربگرن کەچی زۆربەی خەڵکی هەر ڕێبازی بێباوەڕی دەگرنە بەر هەر شوێنی بێباوەڕی دەکەون و هیچ چیتر خۆگەر بمان ویستایە بۆ هەر شار و شارۆچکەیەک پێغەمبەرێک و یاد خەرەوەیەکمان ڕەوانە دەکرد تۆ ئەی پێغەمبەر بەردەوام بە لەسەر گەیاندنی پەیامەکەت و بە گوێی بێباوەڕان مەکە و ملکەچیان مەبە و بەم قورئانە هەوڵ و کۆشش و خەباتێکی گەورەیان لەگەڵدا بکە هەرو زاتەیەک کە ئاوی دوو دەریا یا دوو ڕوبار لە پاڵ یەکدا وەک خۆیان دەهێڵێتەوە و تێکەڵ نابن چونکە چڕیان جیاوازە ئەمەیان شیرین و خۆش و سازگار ئەوی تریان تفت و تاڵە لە نێوانیاندا بەربەست و کۆسپی فەراهەم هێناوە ناهێڵێت تێکەڵ ببن. هەرەوزاتەیەک کە لە ئاوی مەنی بەشەر دروست دەکات لەوە دواش زۆربەی پێکهاتەی لەشی هەر ئاوە و کردوویەتی بەهۆی خزمایەتی لە ڕێگەی پیاوەوە کۆمەڵێک خزم دروست دەبێت هەروەها لە ڕێگەی ئافرەتەوە کۆمەڵێک بێگومان پەروەردگاری تۆ بەردەوام دەسەڵاتی بێسنوورە لە هەموو بوارێکدا. خودا نەناسان لە جیاتی خودا شتێک دەپەرستن کە نە سوودیان پێدەگەیەنێت نە زیان و هەمیشە و بەردەوام بێباوەڕ دژ بە بەرنامەی پەروەردگاری دەوەستێت. ئەی محەممەد، تۆمان ڕەوانە نەکردووە مەگەر بۆ ئەوەی کە مژدەدەر بیت بە ئیمانداران، ترسێنەر بیت بۆ بێباوەڕان. بەو خەڵکە بڵێ، من هیچ کرێ و پاداشتێکم لە ئێوە ناوێت جگە لەوە کە ڕێ نیشاندەرم بۆ ئەو کەسەی دەیەوێت ڕێگە بەرەو لای پەروەردگاری بگرێتە بەر و مەبەستی ڕەزامەندی ئەو بێت. تۆ ئەی محەممەد، پشت ببەستە بەو زاتەی کە هەمیشە زیندووە و هەرگیز نامرێت، بەردەوام تەسبیحات و سوپاس و ستایشی بکە ئەوەندە بەسە بۆ ئەو زاتە کە بە هەموو گوناه و تاوانی بەندەکانی ئاگایە و هیچی لێ پەنهان نییە. ئەو زاتەی کە ئاسمانەکان و زەوی و هەرچی وا لە نێوانیاندایە لە ماوەی شەش ڕۆژدا دروستی کردووە، لەوەودوا لەسەر عەرش و تەختی فەرمانڕەوایی وەستاوە. خودا پەروەردگارێکی میهرەبانە، جا بۆ تێگەیشتن لە وردەکاری و گرنگی بەدیهێنراوەکانی لە جیهانی ئەستێرەکان و کۆمەڵەی خۆر و ئادەمیزاد و گیانلەبەران و ڕوەک و هەتا دوایی لە کەسێکی ئاگا و زانا بپرسە. کاتێک بە خودا نەناسان بوترێت سوژدە ببەن بۆ خودای مێهرەبان ئەو نەفامانە بەسەرکەشیەوە دەڵێن ڕەحمان چێە خدای مێهرەبان کامەیە ئایا سوژدەبەرین بۆ کەسێک کە تۆ فەرمانمان پێدەدەیت تابێت فەرمانی خدا زیاتر ئەوانە تەرە و وێڵ دەکات زۆر گەورە و مەزنە ئەو زاتەی لە ئاسماندا چەندەها خولگەی گەورەی بۆ هەسارە و ئەستێرەکان بەدیهێناوە هەروەها چرایەکی پڕشنگدار کە خۆرە و مانگێکی ڕووناکیشی بۆ زەوی دابین کردووە. خودا ئەو زاتەیە کە شەو و ڕۆژی بە شوێن یەکدا ڕێکخستووە کە فرسەتێکە بۆ ئەو کەسەی کە دەیەوێت یاداوەری وەربگرێت و دەیەوێت سوپاسگوزاری ئەنجام بدات. بەندەکانی خودای میهرەبان ئەو کەسانەن کە زۆر بەهێمنی و سەلاری بەسەر زەویدا دەڕۆن، کاتێکیش نەفامان بە قسە و قسەلۆکی ناخۆش بەرنگاریان دەبن لە وەڵامیاندا دەڵێن سڵاو، ڕەوشت بەرزی خۆیان دەنوێنن. ئەوانەی کە شەوگار بۆ پەروەردگاریان بە سوژدە و وەستان و نوێژ دەبەنە سەر، ئەوانەی کە دەڵێن پەروەردگارا لە سزای ئاگری دۆزەخ بە دوورمان بکە و پەنامان بدە چونکە سزا و ئازار لە کۆڵ نابێتەوە و بەردەوامە بۆ ئەو کەسەی کە خودا نەناس و یاخییە. بەڕاستی ئەو دۆزەخە شوێن و نیشتەجێیەکی زۆر ناخۆش و ناسازە ئاه و ناڵە و پەشیمانی بێ سنوورە تیایدا هەروەها بەندەکانی خودای میهرەبان ئەوانن کە کاتێک ماڵ و سامانیان دەبەخشن و خەرجی دەکەن نە زیادە ڕەوی تێدا دەکەن و بەزایی دەدەن نەدەست نوقاو و ڕەزیلیشن بەڵکو لەو نێوانەدان مامناوەندین و لە شتی بەسووددا بەکاری دەهێنن، هەروەها ئەوانەی هیچ جۆرە خودایەکی تر لەگەڵ خودادا ناپەرستن کەسیش ناکوژن کە خودا کوشتنی حەرام کردبێت مەگەر بە حەق و ڕەوا، هەروەها زینا ناکەن و نزیکی ناکەون، جا ئەوەی ئەو جۆرە کارە خراپانە ئەنجام بدات ئەوە تووشی سزا و ئازار و ڕیسوایی دەبێت. لە قیامەتیشدا ئازار و سزای بۆ چەند بەرامبەر دەکرێت و بە زەلیلی و خەجاڵەتی و شەرمەزارییەوە دەبێت ژیانی تێدا بەرێتە سەر. مەگەر ئەو کەسەی کە تەوبە بکات و باوەڕ بهێنێت و کار و کردەوەی چاک ئەنجام بدات، ئا ئەو جۆرە کەسانە خودا کار و کردەوە خراپەکانیشیان بۆ دەگۆڕێت بە چاکە، چونکە هەمیشە و بەردەوام خودا لێخۆشبوو و مێهرەبانە بەرامبەر خەڵکی بەگشتی و ئەو جۆرە کەسانە بەتایبەتی. جا ئەوەی کە تەوبە دەکات و کار و کردەوەی چاکە ئەنجام دەدات و بەتەمایە پەروەردگار تەوبەکەی لێ وەربگرێت، ئەوە بێگومان دەگەڕێتەوە بۆ لای خودا بە تەوبەیەکی ڕاست و دروستەوە. بەندەکانی خودای مێهرەبان ئەوانەشن کە شایەتی ناحەق نادەن، هەرگیز لە شوێنێکدا ئامادە نابن کە شایەتی ناحەقی تێدا ئەنجام دەدرێت و یان درۆی تیادا دەکرێت، کاتێکیش بەلای گەمە و گاڵە و چەپۆکانی نەفاماندا تێدەپەڕن، بە هێمنی و لەسەرخۆیی و سەربەرزییەوە تێدەپەڕن. هەروەها ئەوانەشن کاتێک بە ئایەت و فەرمانەکانی پەروەردگاریان بێدار بکرێنەوە هەروا بە کەڕی و کوێری بەلایدا تێناپەڕن بەڵکو تێدەفکرن و لێشی دەدەنەوە و پاشان پەیڕەوی دەکەن ئەوانەشن کە دەڵێن پەروەردگارە لە هاوسەران و نەوەکانمان کەسانێکمان پێ ببەخشە کە ببنە مایەی ڕووناکی دیدەمان و شادمانی دڵمان و بمانکەبە پێشەوا بۆ پارێزکاران و خوداناسان. ئەو جۆرە کەسانەی کە باسکران پاداشتیان ژوورە ڕازاوە و بەرز و خۆشەکانی بەهەشتە لە بەرامبەر خۆگرتن و ئارامگرتنیانەوە، جا لەوێ بە سڵاو و دروود پێشوازیان لێدەکرێت بۆ هەمیشە دەحەوێنەوە تیایدا. بێگومان لەناو ژوورەکانی بەهەشتدا ژیانی کامەرانی بەردەوام دەبەنە سەر، بەڕاستی جێگە و ڕێگە و نیشتەجێیەکی خۆش و سازگار و ڕازاوەیە. تۆ ئەی محەممەد پێیان بڵێ، خەڵکینە! پەروەردگارم هیچ گوێتان پێ نادات و نرختان بۆ دانانێت ئەگەر دوعا و نزا و خواپەرستیتان نەبێت، کەچی زۆربەتان هەر پێغەمبەر و قورئانتان بە درۆ زانی، ئەگەر بەردەوام وا بن ئەوا سزا و تۆڵەی خودایی لە ئاییندەدا یەخەتان پێ دەگرێت و لە کۆڵتان نابێتەوە.